ئاوڕێکی دایەوە، ئەو هەموو چەکدارەی بینی شمشێری ڕووتیان بە دەستەوەیە، تێگەشت کە لە مەترسیدان. ڕەنگی زەرد هەڵگەڕا. بۆیە ڕووی کردە غانم وتی، هەستە بڕۆ خۆت ڕزگار بکە و خۆت بشارەوە. غانم کە چەکدارانی بینی وتی، بۆ کوێ ڕابکەم؟ ئاخر هەموو سامانەکەم لێرەیە. کەنیزەکەکە وتی، لێرە مەبە با سامان و ماڵت لە دەست نەچێ. بازرگانەش وتی ئاخر چۆن هەڵبێم، چواردەوری ماڵ گیراوە. کەنیزەکەکە وتی مەترسە، ئەمجا قاپی گۆشتە برژاوەکە و سفرەکە و چەند پارچە نانێکی دایە کە بیخاتە سەر سەری و لە دەرگاوە دەربچێ، پێشی وت خەمی منت نەبێ، خۆمەزانم خەلیفە چۆن لەگەڵمدا ئەجوڵێتەوە. غانم کەمەی بیست بە قسەی کرد و نانەبەرە و سفرە و قاپەکەی خستە سەر سەری و خوا بەزەیی پیادا هاتەوە چووە دەرە و ڕزگاری بوو. هەر کە خەلیفە گەشت دابەزی و خۆی کرد بە ژووردا خۆراکی دڵانیش زێڕ و خشلەکانی لە سندۆقێکی بچووک نابوو لەبەر وەزیر هەستا و کوڕنووشی بۆ بردووتی خوا ئەمەی لە چارە نووسی بووم جەعفەروتی خانم من تەنیا فەرمانی گرتنی غانمم پێ ئەیژوتی گەورەم بازرگان و بار و بارخانەی بەرە و دیمەشق بردووە ئیدی من لێ بێ ئاگام ئێستاش ئەم سندوقم لای خۆت بۆڵگرە تا ئەگەینەوە کۆشک بۆ ئەوەی بیدەمەوە بە میری مسلمانان جعفەری ژووتی بە چاوان ئەم جالەی وەرگرت و کەنیزەکەی لەگەڵ خۆی برد و گەڕانەوە بۆ کۆشک لەو لایشەوە ماڵی غانمیان تاڵان کرد ئەم جا گەڕانەوە بۆ لای خەلیفە جعفەری وەزیر چی کردبوو بۆی جێڕایەوە خەلیفەش شوێنێکی بۆ کەنیزەکەکە خۆراکی دڵان دیاری کرد و تێیدا نیشتەجێ کرد و پیرێژنێکی بۆ تەرخان کرد کە بەردەستی بکە نووسراوێکی شاهانەشی بۆ میر محەممەدی کوڕی سلێمان زەینی نرد کە جێگری خەلیفە بوو لە دیمەشق بۆی نووسی بوو ئەگەر کەسێک گوێستی تاڵانی ببە بابچێت بۆ ماڵی غانمی کوڕی ئەیوب کە چوون بۆ ماڵی غانم سریان کرد دایکی غانم و خوشکەکەی بەسەر گۆڕێک داگرین و ئەیلاوێنەوە کە لە ناوەڕاستی حەوشەکەیاندایە، هەردووکیان گرتن و ماڵەکەشیان تاڵان کردەوە، هەر نەشیان زانی هەواڵ چییە، کە بردیاننە بەردەم خەلیفە هەواڵی غانمیان لێ پرسی، وتیان ساڵێک ئەبێ هەواڵی نازانین، خەلیفەش فەرمانی دا بردیانەوە شوێنی خۆیان. با بچینەوە بۆ لای غانمی کوڕی ئەیوب، ئەویش کە ئەو بەڵای بەسەرهات و ماڵی لێ تێکچوو لە پڕێکدا هەموو سامانەکەی لەدەستدا، هێندەی خەفەت خوارد، وەخت بوو دڵی بتەقێ. سەری خۆی هەڵگرت و لە شار چووە دەرەوە و بە درێژی ئەو ڕۆژە بەڕێوە بوو تاکوو برسێتی زۆری بۆ هێنا. گەیشتە شارۆچکەیەک خۆی کرد بە مزگەوتێکدا، دەموچاوی شت و پاڵی دا بە دیوارەکەیەوە، بەو برسێتی و ماندوێتییە خەوی لێ کەوت. تا ڕۆژ بووە لەوێ مایەوە. کە خەڵکی شارۆچکەکە هاتن بۆ نوێژی بەیانی ئەمیان بینی کە چەند دەرمان و برسیە جل و بەرگێکی خوا پێداوی و دەوڵەمندانەشی لەبەردایە هەندێ بەرگی تریاندایە لەبەری کە تاکو سەرمای نەبێ ئەم جا پرسیان کابرای نامۆ لە کوێ هاتویت و بۆ هێندە بێهێز و ماندویت چاوانی کردەوە سێرێکی کردن و دەستی کردە گریان و بێدەنگ بوو یەکێکیان گەڕایەوە بۆ ماڵ و قاپێک هەنگوین و دوو نانی بۆ هێنا لای دانیشتن تاک و دنیا ڕووناک بۆوە ئەمجا هەر یەکە و بەرەو ماڵ و لێو بۆ سەر کارەکەیان چوون مانگێک لە ناویان دامایەوە لاواز و نەخۆش بۆیە خەڵکەکە لە نێوان خۆیاندا بڕیاریاندا بی بەنە خەستەخانەی بەغدا کە ئەمان خەریکی ئەمە بوون دوو ژنی سوالکەر خۆیان کرد بەلایاندا تومەس ئەمانە دایک و خوشکی خۆی بوون هەندێک نان لە ژوور سەری غانمدا بوو دایان بە دوو ژنەکە ئەوانیش شەو لەوێمانەوە بێ ئەوەی هیچ بزانن ڕۆژی دواتر وشتر و کاروانچیان ئامادەکرد و پیانوت ئەم نەخۆشە بە بیگەێنە بەردەم دەرگای خەستەخانەی بەغدا خوا بە خێرێکی گەورەش بۆ دەنووسێ لەوێش خەڵکانێک ئەی بەنە خستەخانەکەوە بۆ چارەسەرکردنی کاروانچیش وتی بە چاوان. ئەمجا غانمیان بردە دەرەوە لە مزگەوتەکەدا و جلەکەی ژێریان لە ناو کەژاوەی سەر وشترەکەدا بۆ ڕاخست، دایک و خوشکی لەگەڵ خەڵکەکەدا سەیری ئەم نەخۆشەیان کرد، بەڵام نەیان ناسیەوە، دواتر چوونە پێشترە و بە وردی سەیریان کرد، دایکی وتی ئەمە زۆر لە غانمی کوڕم ئەچێ، تۆ بڵێی ئەم لاوازە داسک و دەرزیە ئەو بێ؟ خەڵکەکە بە گوریس غانمیان بە سەر پشتی وشترەکەوە بەست. ئەویش بە ئاگا هاتەوە گریا خەڵکەکە سریان کرد ئەو دوو ژنە بەسەری داگرین ئەو دوانشیان لەگەڵ نرد بەڕێکەوتن بەرەو شاری بەغدا لەوێش کاروانچی گەیاندیە بەردەم خەستەخانەکە و نەخۆشەکەی داگرت و جێهێشت بەسەردایک و خوشکیدا تاکو ڕۆژ بۆوە لەوێ دامانەوە بەیانی خەڵکەکە لێیان کۆبوونەوە پیاوێکی ناسراوی بازاڕەکە دڕی بە خەڵکەکەدا وتی من بە چاکردنەوەیم نەخۆشە بەهشت مسۆگەرەکەم ئەمە ببرێتە ئەم خستەخانەوە لە ژێر دەستیان دامرێ ئەم جا حەماڵی بۆ گرت و نردەوە بۆ ماڵی خۆی ئەم جا جێگە و سەرینی خۆی بۆ دانا بە ژنەکەشی وت، تۆ هەر چاودێری بکە و هیچی تر. ژنەش وتی، بەسەر سەرم. ئەمجا ئاوی بۆ گەرم کرد و دەست و قاچ و لەشی بۆ شت. جلوبەرگی نوێی لەبەر کرد و گوڵاو پرژێنی کرد. نەخۆش بە ئاگا هاتەوە و دەستی کردە ناڵە ناڵ و گریان. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد و تێی پاشای بەختیار غانم بەو نەخۆشیەوە بەجێ دێڵین و دەچینەوە لای سەر و کاری کەنیزەکە خۆراکی دڵان خەلیفە لی تووڕە بوو لە ژوورێکی تاریکدا بەندی کرد هەشتا ڕۆژی پێچوو وا ڕێکەوت ڕۆژێکیان خەلیفە نزیکی ژوورەکەی خۆراکی دڵان بوو گوێی لێ بوو خۆی ئەلاوانە و شعری ئەوت ئەمجای وت ئای غانم چەند کەسێکی چاک بووی چەند نەفست پاک بوو چەند پاک بووی لەگەڵ ئەوانەدا کە خراپیان لەگەڵە کردیت ڕێزی ئەوانە دەگرت کە سوکاتیان پێکردی تۆ خێزانی کەسێک کە دەپاراست کە جنەی بە کەسوکارە دەدا ڕۆژێک دیت تۆ خەلیفە لە بەرامبەر دادوەرەکی بەدادا بوەستن ڕۆژێ دادێ خوای مەزن دادوەربێ فریشتەکان شاد بن کە خەلیفاوێ بیست لە سکاڵاکەی گەیشت و بۆی دەرکەوت و زۆڵمی لێکراوە چووە کۆشک و مەسروری خزمەتکاری ناردە شوێنی کە خۆراکی دڵان گەشتە بەردەم خەلیفە بە چاوانی پڕفمێسکەوە گریا خەلیفە پێیوت خۆراکی دڵان ئەوەی بە جۆرێک ئەدلاواندەوە کە گوایە زڵمم لە کەسێک کردووە کە ئەو کەسە بۆ من زۆر چاک بۆ و کەسە چێە ئەویش وتی دیاری بەخشندە گەڕانەوەی نییە ئەمجا خۆراکی دڵان و تیاغام ڕێگەم بدا خۆیشم بۆی بگەڕێم ئێ بەڵکو خەلیفەوتی ئارەزوی خۆت زۆر دڵخۆش بوو هزار دیناریشی وەرگرت ئەمجا چووە دەرەوە چوە بازار و هزار دینارە زێڕەکەی بردە گوزەری زێڕنگەران و هەزار دیناری دا یەکێکیان وتی ئەم پارەیەم بۆ بکە بە خێر و بیدە بە کەسانی نامە و بێدەرەتانان پیرەی سەرگەورەی زەڕەنگەران کامێدی وتی خاتون ئەکرێ بگەیتە ناو ماڵی ئێمە ئەو لاوە نامۆشەنگە ڕێک و پێکە ببینی گەنجەکەش غانمی کوڕی ئەوی بوو بەڵام سەرگەورە لە بەسراتەکە بێگا بوو ئەوە زانی ئەو لاوە پیاوێک کە ماڵ و سامانی تاڵان کرابێت و قەرزار بێ خۆراکی دڵان کەوەی بیست لێدانی دڵی خێرا بوو کەوتە دڵە ڕاوکێ بۆیە وتی یەکێکم لەگەڵ بنێرە بۆ ماڵتان ئەویش مناڵێکی لە تەکدا ناردەوە تاکو ماڵی خۆیانی پیشاندا کە گەیشتن سلاوی لە ژنی سەرگەورە کرد ژنە کڕنوشی بۆ برد چونکە ناسیەوە خۆراکی دڵان پرسی کوا کوڕە لاوازەکەی ماڵتان ژنەکە بە گریانەوتی ئا ئەوەتە ئێستاش پێوەی دیارە کە کاتی خۆی خانەدان بووە و ئێستا لێ قەوماوە کە ئاوڕی دایە و بینی وەکو ئەوە وابوو خۆی بێت زرد لاواز سەری لێ تێکچوو بەزەی پیاتە و دەستی کردەگریانەوتی نامۆیان بامیری وڵاتی خۆشیان بن هەر گوناهن نەشیە زانی ئەمە غانمە. یەک سەعات مایە و دەرمانی پێدا ئەمجا ماڵاوایی کرد. ئەمجا کەوتەوە گەڕان بۆ غانم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بێدەنگ بوو. چل و چوار. بەسەرهاتی غانمی کوڕی ئەیوب و خوشکی و خۆراکی دڵان. شەهرەزاد وتی، سەرۆکی دەرگاوانی خۆراکی دڵان دایکە و فیتنەی خوشکی غانمیان هێنا. سەرۆکی دەرگاوەنان وتی خانم ئەمڕۆ ژنێک و کچەکەی هاتوونەتە شارەوە. بە دەم و چاویاندا دیارە خانەدان بوون. بەڵام جل و بەرگیان هەژارانەیە و هەریەکەیان ملوانکەیەکی لە ملدایە، دڵتەنگ و چاو بە فرمێسکن. ئەوەتا بۆم هێناوی تاکو بیانپارێزیت و نەهێڵی سواڵ بکەن. ئەوانە هی سواڵ نین کە خوا یار بێ بەهۆی یارمەتیدانی ئەمانەوە هەموو ئەچینە بەهشت خۆراکی دڵان وتی بەڕێز بینینی ئەوانت لەلا شیرین کردم لە کوێن ڕێدرا و هێنایان نەژوورەوە کە خۆراکی دڵان هەردووکیانی بینی دەستی کردە گریانوتی ئەمانە بەناز و نیعممەد گەورە بوون پێوەیان دیارە کە خۆراکی دڵان ئەمەی بیست هێندە گریا بورایەوە کە بە ئاگا هاتەوتی خەمتان نەبێمڕۆ دوا ڕۆژی خەمتانە و یەکەم ڕۆژی بەختیاریتانە ئەمجا فەرمانی دا کە بیان گەێنە ماڵی خۆیان پارەیەکی زۆرشی پێدان فەرمانیشیدا لە گەرماودا باش بشۆدرێن پۆشتە بکرێنەوە ڕۆژی دواتر چوە بۆ ماڵی سەرۆکی دەرگاوان بینی کە فەرمانەکەی جێبەجێکراوە گوێی لێیان بوو باسی خۆراکی دڵانیان ئەکرد غانم لەڕ و لاواز ببوو کە ئەوی بینی هاواری کرد ئەی خۆراکی دڵان ئیدی بۆی دەرکەوت خۆیەتی ئەمیش وەڵامی دایەوە گیان غانموتی وەرە نزیکمەوە خۆراکی دڵان وتی ڕەنگە غانمی کوڕی ئەوی بیت ئەویژوتی بەڵێ ئەوم جارێکی دی خۆراکی دڵان بورایەوە کە دایک و فیتنەی خوشکی ئەمیان بیست هاواریان کرد ئۆخەی لەم خۆشیە ئەوانیش بورانەوە کە خۆراکی دڵان باگاتەوتی سوپاس بۆخوا کە منی بەخۆت و خوشک و دایکت شاد کردەوە ئەویش بەسەراتی خۆی بۆ جێرانەوە کە چۆن گەشتوەتەوە دەست خەلیفە بە غانمی وت، ڕاستگۆیانە باسی تۆم بۆ خەلیفە کرد، ئەویش بڕوای کرد، ئێستاش مژدە بێت خەلیفە منت لێ مارە کا. غانمیش دڵخۆش بوو بەم هەواڵە، ئەمجا پێی وت، نەچن بە هیچ لایەکدا تا ئەگەڕێمەوە. چووە ماڵ و سندووقی زێڕەکانی هێنا و هاتەوە، هەندێکی دا بە سەرۆکی دەرگاوانان و وتی، هەر یەکێکی ئەم خێزانە چوار دەست جلی بۆ کڕیت، بیست دەست سڕیش بکڕە، چییان پێویستە بۆیان بکڕە. ئەمجا فەرمانی دا بیان بەنە گەرما و بە ئاوی خولەنجان و ئاوی سێو بیانشۆن جلوبەرگی جوانیان لەبەر بکەن ئەمجا بردنیەوە ماڵی خۆیان سێ ڕۆژ لە خواردنی باشی وەکو گۆشتی مریشک و میوەی گرتن دواتر کە کەمێک بە خۆیان دەهاتنەوە گەرماوێکی دیشی پێکردن ئەمجا جل و بەرگی پێگۆڕین دواتر بەرەو ماڵی سەرۆکی دەرگاوانانی کردنەوە خۆشی بەرەو کۆشکی خەلیفە بووە چووە ژوور بۆ لای خەلیفە، کڕنووشی بۆ برد، ئەمجا چیرۆکەکەی بۆ گێڕان و تێیگەیان کە غانم و دایکی و خوشکی لێرەن. کە خەلیفامی بیست، بە پاسەوانێک فەرمان دا غانم بۆ بێنن. جەعفەری وەزیر چوو غانم ئامادە بکا، خۆراکی دڵانیش پێشی کەوت و گەڕایەوە پێی ڕاگەیان کە خەلیفە یەوێت غانم ببینێ. ئامۆژگاری کرد ورەی بڵند بێ، زمانی شیرین بێ. لای خەلیفە جلوبەرگێکی جوانی لەبەرکرد و پارەی دایە و پێیوت پێش چونە لای خەلیفە خەڵاتی دەست و پێوەنەکانی بکە و دیاریان بدەرێ دواتر ئەبوو جەعفەری وەزیری بە سواری هێسترەکەی و بینی کڕنوشی بۆ برد ئەستێرەی بەختی غانم کەوتە ڕووناکی و وەزیر لەگەڵ خۆی بردی تاک و بەردەم خەلیفە لەوێ کە سەیری کرد هەموو وەزیران و پیاوماقوڵانی مەملەکەت کۆبوونەتەوە، غانم سەری بۆ خەلیفە نەوی کرد، بە زمانێکی شیرین ئەمەی وت، سڵاو لە پاشا سەرگەورەی هەمووان، خاوەنی چاکە و پاداشت و ئیحسان، پێشەنگی شاهان لە کردەوەدا، لە ئاشتەوادا، سەردەستەی پیاوان. هەر کە بینیان ئەم شایە هەموو یەکسەر بۆی ئەبن کڕنووشی شاهان هەر لە خۆی جوانە ئەو پلە و پایە پێی بڵن بەوە گەورم ئەی سوڵتان زەوی و مەدانی سوپای تۆ ناگرێ بارگەی خۆت هەڵدا لە شاخ و چێوان دادوەریت زەوی وادا پۆشیوە داد و دانیشتوان هەروەکو بران. کە لە هۆنراوەکە بووەوە خەلیفە پێی ورد خۆشحاڵ بوو سەری لێ سوڕما فەرمانی پێدا سرت بێنە پێشەوە ئەم جا چرپاندی بەگوێیدا بەسەرهاتی خۆتم بۆ بچێڕەوە ئەویش لایە و دانیشت و دەستی کردە جێرانەوەی کە خەلیفە بۆی دەرکەوت بەسەرهاتەکەی ڕاستە خەڵاتێکی باشی کرد پێیوت ئەوە من لێت خۆش بووم غانمی ژووتی گەورەم کۆیلە و سامان و دارایی هی ئاغایەتییە. خەلیفە دڵی بە قسەکەی کرایەوە، بۆی فەرمانی دا کۆشکێکی بدەنێ، مووچەیەکی باشی بۆ ببڕنەوە. ئەمجا ئەویش دایک و خوشکی لەو کۆشکەدا نیشتەجێ کرد. خەلیفە کە خوشکەکەی بینی بوو چەند جوان و ناسک و خانوومانە، داوای لە غانم کرد تاکوو بیداتێ و لە خۆی مارە کرد، چونکە غانم لە وەڵامدا وتبووی، خوشکم کەنیزەکتە و خۆم کۆیلەت. ئەمجا هەزار دیناریشی دایە غانم و قازی و دوو شایەتی ئامادە کرد هەر لەو ڕۆژەدا خوشکی غانمی مارە کرد و خۆراکی دڵانیشی لە غانم مارە کرد دواتر فەرمانی دا چیرۆکی غانمی کوڕی ئەیوبیش لە مێژوودا بنووسرێتەوە لە کتێبخانەدا هەڵبگیرێ تاکو پشتاوپشت بخوێنرێتەوە تاکو بزانن کە قەزاو قەدەر چۆن ڕۆڵ ئەبینێ لە ژینی بەشەر. شارەزاد وتی، پاشام، خۆ ئەم بەسەرهاتە عەجایبتر نییە لە چیرۆکی شا عومەر کوڕی نوعمان و شرکان و زەئولمەکانی کوڕی، کە ئەمانە بەسەرهاتێکی زۆر عەجایبیان بەسەرهاتووە، شا شەهرەیار پرسی، ئەم چیرۆکە چۆن بووە؟ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی چلو پێنج. بەسەرهاتی شا عمەری کوڕی نەعمان و دوو کوڕەکەی شەهرەزاد و تێجێرنەوەی شا شەهرەیار پاشایی بەختیار پێش خەلافەتی عەبدولمەلیک کوڕی مەروان پاشایەکە بۆ لە بەغداد ناوی عومەری کوڕی نوعمان بووە مەزن و بەتوانا بووە لە جەنگەکانی قەیسەر و کیسرادا براوە بووە هێندە سوپاکەی بەهێز بووە هیچ سوپایەکی دەوڵەتانی دەوروبەری شانیان نەداوە لە شانی بۆیە ناوچەیەکی زۆری حکوم کردووە سوپاکەی ئەگەشتە ئەو پەڕی مەملەکەت شەرق و غەربی لە ژێر دەستا بوو، هند و چین و سەندیش. هەروەها حیجاز و یەمەن و جەزائیریش لە گەڵ دیاربەکر و سەیحوون و جەیحوون و ڕووباری نیل و فڕات. تەتەرەکانی بە هەموو لا دا بڵاو ببوونەوە. هەواڵگیریان بۆ مەملەکەتە کرد، هەواڵی دادپەروەری و بەکەماڵ بوونی. هێمنی مەملەکەت و ئاسایشیان بۆ سوڵتان عومەری کوڕی نوعمان ئەهێنایەوە. ئەی پاشای زەمان. سوڵتان نوعمان هێندە ناسراو بوو کە دیاری لەشتی نەختینە و دێرینی بۆ هات. ئەم سوڵتانە کوڕێکی بوو ناوی شرکان بوو کە زۆر لە خۆیە چوو. نەخۆشیەک لە مەملەکەتدا بڵاو بۆوە کە پاڵەوانانیش لە ئاستیدا داماو بوون. سوڵتانیش هەر ئەو کوڕەی هەبوو. ئەبوو جێنشینی بێ. زۆریشی خۆشەویست. تەمەنی بە بیست ساڵان گەشتبوو هێز و توانایی وای هەبوو کە هاوڵاتیان نەیانەتوانی سەرپێچی بکەن سڵتان نوعمانیش چوارژنی شەرعی هێنابوو کە لەو چوارژنە تەنیا شتکانی هەبوو چەندین کەنیزەکیشی بوو ئەم کوڕی ناوبانگی دەرکرد بوو بۆیە باوکی زۆر دڵی پێ خۆش بوو یەکێک لە کەنیزەکانی سکی پڕ بوو سوڵتان زۆر دڵخۆش بووتی بەڵکو ئەمە خویە ئەم سکەش کوڕ بێت و ناوم زۆرتر بێ سوڵتان زۆر پەزێراییە کرد شرکان کە بەم کاری باوکی زانی پێی ناخۆش بوو بەخۆی وت ئەوە برابەشم بۆ بوو لە حکومڕانیدا بۆیە لە دڵی خۆیدا بڕیاریدا ئەگەر ئەو کەنیزەکە کوڕی بوو بیکوژێ ئەمە حاڵی شەرکان بوو کە نیزەکەکە ڕۆمی بوو دیاری شای ڕۆمی قیساریا بوو بۆ سلتان لەگەڵ چەند ئاسەواری دێرینی مێژووی بۆ سلتانی نردبوو ناوی سەفیە بوو جوانترین کەنیزەکی سلتان و پاکی زەترینیان بوو هەموو جارێک بە سلتانی وت خوازیارم کوڕێکم لە تۆ هەبێ تاکو بە جوانترین شێوە پەروەردەی بکەم بۆت کە سوڵتان زۆر دڵی بەو قسەیە خۆشە بوو ئیدی لەسەر خواپەرستی و سەر و مڕ بوو نزا و پاڕانەوەی هەر ئەم ئاواتە بوو تاکو یەزدان نزاکەی پەسەند کرد پاشایش خزمەتکارێکی ڕاستپارد بوو کە مناڵەکەی بوو هەرزوو هەواڵی بۆ بێنێ کاتێک کە نیزەکەکە بووی مامانەکان ڕوانیان کچێکی قەشەنگی جوانە دەور و بەرزانی هەواڵ گەیشتەوە بە پاشا هەروەها بە شتکانیش کە دەوروبەر چۆڵ بوو سەفیە بە مامانەکانی وت کەمێک چاوەڕێ بن هەز دەکەم ڕەحمم ساوای تری تیاماوە ژانی تری بۆ هات خوا یارمەتی داو یەکێکی دی بوو مامانەکانی سەرنجیاندا کوڕێکی ناسک و جوانە ئەوانەی دەور و بەری کەمەیان زانی کەوتنە هەلهەلە کێشان شادی کەوتە کۆشکەوە کەنیزەکەکانی دی بەخیلیان پێبرد کە خەلیفە عمەری کوڕی نەعمان بەمەی زانی چوە ژوورسەری و ناوچەوانی ماچ کرد و سەرنجی کوڕەکەیدا کەنیزەکان کەوتنە دەڤلێدان و گۆرانیوتن و ئاهەنگگیێران خەلیفەش فەرمانیدا کوڕە ناو بنێن زەئولمەکان خوشکەکەشی نەزەهت و زەمان جا فەرمانی دا دایەن و بەخێوکەر و شوێنی تایبەت و شیر و خزمەتکاریان بۆ دانرا و موچەیان بۆ بڕایەوە کە هەواڵەکە بە شاردا بڵاو بۆوە شاریان ڕازاندەوە و شیرینیان گێڕا وەزیران و پیاوانی دەوڵەت و پیاو ماقوڵان چوونە پیرۆزبایی خەلیفە ئەویش کەوتە خەڵاتکردن و بەخششدان بەم شێوەیە چوار ساڵ تێپەڕی کە زوزو خەلیفە لە سەفیە و مناڵەکانیە پرسێ و سەرپەرشتیە کردن لەگەڵ ئەم کەین و بینەدا هێشتا شرکانی کوڕی نەیزانی بوو کە ئەم کوڕە بووە چونکە پێیوا بوو کە تەنیا کچێکیان بووە ئەوانیش چەندین ساڵ تێپەڕی و ئەو هەواڵیان لێ شاردەوە ڕۆژێکیان نوعمان کە لی دانیشت بوو ڕاوێشکارەکەی هاتە لای و کڕنوشی بە بردووتی ئەی پاشای مەزن پەیامبەری پاشای ڕۆم و خاوەنی قستنتنی هاتووە ئەیانەوێت بتبینن گەر ئەفەرمی با بێنە ژوورەوە پاشاش فەرمانی دا با بێن کاتنە ژوورەوە ڕووی پێدان و هەواڵی پرسین و پرسیاری هۆی هاتنیانی کرد ئەوانیش کڕنووشیان بۆ بردووتیان ئەی پاشای دانا گەورەی بەتوانە ئێمە شا ئەفریدون پاشای یۆنانی خاوەنی سوپای نەسرانیان کە لە قوستنتنیەیە نردونی کامڕۆ لە جەنگدایە لەگەڵ سوپای شای قیساریە بەهۆی ئەوە کاتی خۆی هەندێ لە پاشایانی عەرەب لە داگیرکردنەکانیاندا گەنجینەی گەورەی ئەسکەندەریان دۆزیوەتەوە و نەختینە بەنرخەکانیان ڕاگواستەوە هێندەیان شت لێ بردووە کە لە ژماردن ناتوە سێ گۆنخڕی بەیەندەی هێلکەی نەعامەیەکی تیابووە کە زێڕی سپی دروستکراوە لە دنیادا لە وێنەی نەبووە هەریەکان بە پێنووسی یۆنانی چەند نهێنیەکیان لەسەر نەخشکراوە کە چەندین سیفاتی تایبەت بەخۆی بووە یەکێک لەوانە گەر هەر مناڵێک لە ملی بکار بیست تووشی کێشە نابێت و نەخۆش ناکەوێت و ئازار ناچێژێت ئەویش کامەی زانی چەندین دیاری بۆشە ئەفرەی دوون نرد لە نێو ئەوانەدا ئەو سێگۆیە بوو دوو پاپۆڕی ئامادە کرد یەکێکیان دیاری و شتومەکەکانیان تیابار کرد ئەوی تریش پیاوانی چەکداری بۆ پاراستنی شتومەکەکان پاشای عەرب بەناوبانگ بوو پاپۆڕەکانی لە دوورەوە ئەناسران و کەس بۆی نەبوو دەست بێنێتە ڕێیان ئێتر لەسەر ڕێگەیشدا دەست و پێوەندانی شا ئەفرەیدونی لێبوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە دوو پاپۆڕەکە ئامادەکران بەڕێکران کە لە وڵاتمان و نزیک بوونەوە چەند ڕێگریەک پەیدا بوون کە سەر بە قیساریە یۆنان بوون دەستیان بەسەر دیارەکاندا گرت و هەموو چەکدارانی پاپۆڕەکەی دیان کوشت کافرەیدون شا ئەم هەواڵەی پێگەیشت سوپایەکی ناردە سەر یۆنانیەکان بەڵام لە جەنگەکەدا بەشکاوی گەڕانەوە جاری دووەم سوپای کردنەوە سەر و لەگەڵیاندا جەنگە بەڵام دیسان ڕاونران و بەشکاوی گەڕانەوە ئێستاش شا ئەفرەیدون سوێندی خواردوە کە بێ بە سەرکردایەتی خۆی هێرش بەرێتە سەر یۆنانیەکان و وڵاتەکەیان خاپور بکا ئەمجا دیاریەکانیان لێ بسەنێتەوە کە ئەو سێ گۆشی تیایە بۆیە ئێمەشی ناردوە داوای یارمەتی ئێوە کە کە سوپای خۆتانی بۆ بنێرن هەروەها شا ئەفرەیدون بڕێک دیاریشی بۆ ناردون ئەمجا جارێکی دی کڕنوشیان بۆ شاعمەر برد کە دیاریەکانیان گواستەوە کۆشکی شامەر پەنجا کەنیزەکی ڕۆمی تایبەت و پەنجا خزمەتکار کە سنگ و گردنیان بە ملوانکەی زێڕ ڕازابەوە هەر خزمەتکار و کەنیزەکێک گوارەکەی گوێی گۆیەکی تیابوو کە بایی هزار مسقال زێڕی پێوە بوو بەرگەکانی بەریشیان قوماشی گران بەها بوو کە شاعمەر ئەمانی بینی زۆر خۆشحاڵ بوو فەرمانی دا پەزێرای باشی نوێنەرانی میوان بکرن خۆشی لەگەڵ وەزیرەکان بۆ پرس و ڕیان کۆبەوە وەزیرێکی پیریان هەستا و کڕنوشی بۆ شا بردووتی پێویستە سوپایەکی زۆری تۆکمە بە سەرکردایەتی شرکانی کوڕی بنێرێ بۆ یارمەتیدانیان ئێمەش بەندەی بەردەستی توین ئەم کارش لە بەردووهۆ یەکەمیان چونکە پاشای ڕۆم هانای بۆ تۆ هێنا و تۆش دیارەکانی ئەوت پەسەند کردووە دومیان دژمن شەڕی لەگەڵ سوپای تۆ بۆ ناکرێت کە سوپای تۆش بەرگری لە ڕۆم کرد و سوپای دژمەشکا ئەوە سەرکەوتنەکە بە ناوی تۆوە بێت و لە وڵاتانی دەوروبەردا بڵاوە بێتەوە ئیدی ئەو دەوڵەتانە کەونە نردنی دیاری و خەڵات بۆ تۆ کەشا ئەمەی لە دندانی وەزیری بیست زۆری بەدڵ بوو خەڵاتیشی کرد ئەمجا پێیوت هەموو دەم پێویستە پاشایان بیروڕای تۆر بگرن تۆژەکەمە پێشەنگی و سوپا مەزنە لەگەڵ شرکانی کوڕمدا ئەمجا ناردی بە شوێن شرکانی کوڕی دا و بیروڕای دندانی وەزیری بۆ گێڕایە و فەرمانی پێدا کە دە هەزار جەنگاوەری شۆڕسوار هەڵبژێرێت و پڕچەکیان بکات و ئامادەیان بکات دواتر کە جەنگاوەرانی ئامادە کرد و بەخشی پێدان باوکی ئامادە کرد تا ئەو سوپای ببینێت ئەمجا بە سوپاکەی ڕاگەیان سێ ڕۆژ مۆڵەتیان هەیە دواتر هێرژەبن ئەوانیش ئامادەی خوێن پیشاندا دواتر شاعمر حەوت گەنجی نەسامانی پێشکەش بە شرکانی کوڕی کرد و ئامۆژگاری وەزێریشی کرد کە چاودێری شرکانی کوڕی بکات ئەمە لە دەرەوەی شاڕوویدا چونکە سەربازگە و ڕەشماڵ لە دەرەوەی شار بۆ سەربازەکان لێدرا بوو ئەمجا فەرماندرا بەسەر لەشکرەکان کە لەشکرەکانیان بپشکنەوە ئەمجا خواحافیزی لە پاشاکرا و تەپڵی شەڕ لێدرا و سوپاکە بەڕێکەوت ئەو ڕۆژە تاکو شەو بەڕێوە بوون بەیانی ڕۆژی دووەم سوپاکە کەوتەوە ڕۆشتن کۆمەڵە سەربازێکی جەنگاوەر پێشەکەوتن و ڕێگایانە پشکنی و ئەگەڕانەوە بیز ڕۆژ بەڕێوە بوون ڕۆژی دواتر گەشتە دۆڵێکی فراوانی پڕدار و درەخت و سەوزایی ئێوارە بوو شرکان فەرمانی دا بار و بنەبخن سێ ڕۆژ لێرە ئەمێنینەوە سوپا لایدا دەوارێکی زۆر لێدرا سەربازان بەڕاست و چەپدا بڵاو بوونەوە دندانی وەزیر و نوێنەرانی شا ئەفریدون پاشای قوستەنتنیا کەوتنە گەڕان بەو دۆڵەدا بەڵام شرکان چاوەڕێ کرد تاکو سەربازەکان دەواریان هەڵدا و جێگیر بوون ئەمجا لە سەرامۆژگاری شای باوکی ئاو زەنگی لاسپەکەدا کەوتە پشکنینی ئەو دۆڵە و بۆ چاودێری سوپاکەی چونکە چوبونە زەوی وڵاتی ڕۆمەوە کە زەوی دوژمنەکەیان بوو دەست و پێوەن و پیاوانی دەوروبەری نردبوو لای دندانی وەزیر و هەرخۆی بوو بە تەنیا بە هێندەی چواریەکی شەو لە سوپاکەی و دوورکەوت بوو ماندووی ڕێگاش بوو بۆیە بەسەر پشتی ئەسپەکەیەوە خەوی لێکەوت بوو بۆ نیوەشەو بوو ئەسپەکە هەر ڕۆیشت تاکو گەشتە دارستانێک و چووە ناوە شرکانیش بە ئاگا نەهاتەوە تاکو ئەو کاتە هێسپەکەی ژێری کەوتە سمکۆڵان کە شرکان بە ئاگاتەوە خۆی لە ناو دارستانێکدا بینیەوە تریفەی مانگەشەو لە نێوان درەختەکانەوە ئەو ناوەی ڕووناکە کردەوە گوڵزار بە بولبولیەوە گوێ لە ژنێک گۆیوت بە گیانی مەسیح ئەمەی ئێوە کارێکی باش نییە هەر کەس قسە بکە قۆڵبەستێکەم ئالم دیمەنە دڵ ڕفێ نەخۆشەدا کە دوودەم شێرا بۆ ئەم شوێنە وتراوە چاکی زەویزار بە گوڵزارەوە لەسەردا ئاوی بێتە خوارەوە دەستکرد خوایە کەوا توانستە ئەو بەرە زۆرەی وا بەدارەوە شرکان سەیرێکی دەوروبەری خۆی کرد کڵێسەیەکی کۆنی بینی لە ناو کڵێسەکەیشەوە قەڵایەکی بڵندی بینی لە هەوادا کە لە بەرتیشکی مانگەشەوەکە بریسکایەوە لە ناوەڕاستی دا ڕووبارێکە بوو کە بە ناو ڕز و باخکەی داڕۆشت ژنێکی بینی کە دەکەنی زەک بە دەوریەوە بوون ئەدوت مانگی چواردن سەر تا پایان زێر و خشڵ بوو ڕوانین لەو کچانە مای سەر سوڕمان بوو شرکان گوێی لە ژنەکە بوو پێی وتن وەرنە پێش با زۆران بگرین یەکێکیان لێ چوە پێش ئەویش هەرزوو پەلاماری دا و بە کەمەندەکەی خۆی قۆڵبەستی کرد ئێدی لەو ناوەدا زۆران بازیکرا تاکو و هەر هەمویانی قۆڵبەست کرد ئەم جا کەنیزەکێکی پیر ڕووی تێکرد پێیوت دڵت بە خۆت خۆشە کە هەمویانت قۆڵبەست کرد من بەم پیریەوە چل جاران قۆڵبەستم کردوون ناشێ بە خۆت بنازی گەر خۆت بە بەهێزە زانی لەگەڵمدا داببەزە با سەرت بخەمە نێوان هەردوو قاچت ژنەش بزەیەکی سەر زارەکی هاتە سەر لێوان، لە ناخیشەوە تووڕە و تون ببوو، پرسی، ئەرێ فێڵاوی هەر بەڕاستە زۆرانبازیم لەگەڵ ئەکەی یان سوعبە دەکەی؟ کەنیزەکە پیرەکە وتی، زۆر بەڕاستمە. ئەمجا ژنەکە وتی، دەی هەستە گەر هێزت تیایە. کەنیزەکە پیرە هێندە تون بوو کە مۆکانی سەری وەکوو پەڕی ژیشک ڕاست بوونەوە، هەڵمەتی برد، ئەدوت هەژدیهایە. ڕاست بۆتەوە. شرکان شمشێرەکەی هەڵکێشا هەڵی کوتایە سەری کە سەیری ئەم لاو ئەو لای خۆی کرد لە پیرێژنە زیاتر کەسی دی نەبینی ئەمجا لە پیرێژنە تووڕەبووتی لە خۆڕا ناویان نەناوی فێڵاوی تۆ هێز و توانای ژنەکەت بینی بوو ئەمەد بۆ کرد شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو